تراکی 23 سیسیلیا بەسەر گرتەکاندا هاتە خوارەوە ئارێڵیش بە تەنیشتیەوە بە ئاسماندا دەفڕی هیچ کێشەیەکیش نەبوو کە بە نێو دارە چڕەکاندا دەڕۆیشتن چونکە سیسیلیا دەیتوانی بە پێڵاوی خلیسکێنەکەیەوە بە نێوانیادا تێپەڕێت و ئارێڵیش بە ناو قەدی درەختەکاندا بڕوە هەر دەدوت چەند پایەیەکن و لە تەم دروست کراون پاش نەختێک بەسەر دوا لێژاییدا سەرکەوتن بەرەو ڕووی ئەمبارەکە ئارێڵ کڵاوی قەمسەڵەکەی سیسیلیای گرت و وتی بەبێ ئەوەی بمان بینن فریا ناکەوین چینە سەرەوە ئارێڵ فریانە کەوت وەڵامی بداتەوە بە توندی دەستی دایە قەمسەڵەکەی سیسیلیا و بەرزی کردەوە بۆ ئاسمان چرکەی دوای ئەوە لە پەنجەرە داخراوەکەوە چوونە ژوورەوە و لە ناوەڕاستی ژوورەکەی سیسیلیادا وەستانەوە نە پەنجەرەکە هیچی لێ هات و نە سیسیلیاش بەڵام هێشتا پێڵاوی خلیسکێنەکانی هەر لە پێدا بوو نەختە نەختە ئەو لە پێڵاوەکانیەوە دەچۆڕایەوە سەر ئەرزەکە سیسیلیا بە شەرمەوە ئاماژەی بۆ پێڵاوەکان و ئەرزەکە کرد و بە چرپەیە گوتی ئەخۆ کە ئەمە ببینن چی بڵێن ئارێڵ لە وەڵام داوتی من هەمووی دەستڕم سیسیلا بەپەلە پێڵاوەکان و جلەکانی داکەند جلی خەوی لەبەر کرد و خۆی خنیە ناو جێگاکەی خەوەکەیەوە چاوی لێ بوو کە ئارێڵ زۆر بە خێرایی جلەکانی بە جوانی قەت دەکرد و دەیخستنەوە ناو کەنتۆرەکە پێڵاوی خلیسکێنەکە و داردەستەکانی بە دیوارەکەەوە هەڵپەساردەوە اینجا چەند جارێک فوی لە پێڵاوەکان و عەرزەکە کرد و تەواوی ئاو بەفرەکە دیار نەما دوای ئەوە چیتر مەحاڵ بوو بزانی کە سیسیلیا لە بەر تریفەی مانگە شەوی دەرەوەدا بووە هەر زۆر باشە سیسیلیا هێندەی وت و ئیتر خەوی لێکەوت کە چاوی کردەوە باوکی لەسەر کورسیەکەی تەنی جێگاکەیەوە دانیشت بوو سیسیلیا لێی پرسی سەعات چەندە؟ حەوتە دەمێکە لێرادا دانیشتووی وا چەند سەعاتێکە ئینجا قلیسکێنەی سەر بەفرەکەی دوێنێ شەوی بیرکەوتەوە پێڵاوەکانی هیچی پێوە نەبوو کەس نەی دەزانی کە بەکاری هێناون خۆ ڕەنگە دوێنێ شەویش نەبوو بێ لەوانەیە چەندەها شەوی بەسەردا تێپەڕی بێ ئێسیسیلیا لەکوێ و بزانێ ئەمڕۆ لە چاو ڕۆژانی پێشوویدا زۆر زیاترێک هەستی بەلاوازی دەکرد بڵی خەتای خلیسکێنەی سەر بەفرەکە بێ کە لەگەڵ ئارێڵدا کردی سیسیلیا وتی وابزانم ئەمڕۆ زۆر باش نیم بۆکی دەستی گرتووتی وایە دیارە ئەمڕۆ چەنی مانگە تەماشایەکی سەعاتەکەی کردووتی بیست دوی مانگی یەکە واتە نزیکەی مانگێ بەسەر جژنی لەدایک بوونی مەسیحدا تێپەڕیوە باوکی سەری بۆ لەقاند پاش نەختێک دەیکت بە خۆی و دەرزیەکەتەوە دێتەلات دەرزی بەڵێ وا لە حەمامەکەیە بەڕاستی لە هەموو شتێک بێزارم دەستی گوشی وتی بێگومان لە هەموو شتێک بێزاریت سیسیلیاویستی سەر هەڵبڕێت و تەماشای بکە دەمەوێت کە گەورە بووم ئەستێرە ناسی بخوێنم ئەوە هەر زۆر زۆر سەرنج ڕاکێشە هەر دەبێ ڕۆژێک لە ڕۆژان کەسێک هەموو شتەکان بدۆزێتەوە مەبەستت چییە؟ بابە من کە نەخۆشم وایە ڕاستە بەڵام ئێوەن کە بە ئاگانین مەبەستم لەوەیە دەبێ کەسێ نهێنی بوونی هەموو شتەکان دەربخە ئیخۆ ناکرێ هەتا هەتای هەر ئاو هاپمێنێتەوە دانستی ئەمڕۆکە کەمێک زیاتر دەزانێ بە بڕوای تۆ فریشتە هەیە بۆچی بیر لەوە دەکەیتەوە ئەی بە بڕوای تۆ خوددا هەیە سەرێکی بۆ لەقاند وابزانم تۆش بڕوات پێیەتی تۆ دەزانی خوددا فریشتە لەسەر شتێکی نایبی وەک ئەستیرۆت دادەنێ خۆ ئەگەر فریشتەکان ئارزویان لێبێ ئەوە دەتوانن بۆ هەتا هەتایە لەوێدا بمێنەوە و بۆ خۆیان ڕاببوێرن هیچ پێویستیان بەوەژ نییە کە نینۆکیان بکەن یادانیان پشۆن هەندێ فریشتەی تر لەسەر ئەستێرەیەکی کلکدار دادەنیشن و بە خێراییەکی یەکجار زۆر بە دەوری خۆردا دەخولێنەوە ئینجا لەوێوە سیرێکی زەوی دەکەن و هەر زۆر پەرۆشی ئەوەن بزانن مرۆڤی وەک ئێمە بە شێوەیەک دەژی وابزانم ئەمانە هەمووی فەنتازیای خۆتن سیسیلیاوتی سەفەرەکەی کریتات لە یادە باوکی سوکە خەندەیە گرتی چۆن ئەوم بیر دەچێتەوە هەی خەوت و مەبەستم لەوەی ناو فڕۆکەکەت لە بیرە یان نا سەرێکی بۆ لەقاند هەموویم لە یادە تەنانەت بیرمە لەم سەرۆکە ڕۆشتین لە ناو فڕۆکەکەدا زەڵاتی پەتاتە و مریشکیان بۆ هێناین و دەو سەری شۆکە گەڕینەوە ماڵەوە شپتەی بەراز و شلەی بیبەری سووریان بۆ هێنای باسی خواردنم بۆ مەکە بابە مەبەستم لەوەیە من لە پەنجەرەکەەوە تەماشای خوارۆم دەکرد تەماشای زەویم دەکرد سیسیلیا لەوەندە زیاتری نەگوت بەڵام بیری لەوە دەکردەوە کە لە فڕۆکەکەدا دانیشتبوو لە ئاسمانەوە تەماشای زەوی دەکرد سەیری شارەکان و ڕێگاکان و چیاکان و پارچە زەوییەکانی خوارەوەی دەکرد لە ڕێگایاندا بەرەو ماڵەوە لە پێشدا بەسەر هەورەکاندا فڕین هەروەک ئەوەوا بوو کە خۆی لە نێوان زەوی و ئاسماندا بێ شەوێکی درەنگ ئەوجا گەیشتنەوە نەرویج. لە کاتی فڕینیاندا بەرەو فڕۆکەخانەی ئۆسلۆ بەناو هەورەکاندا هاتنە خوارەوە کە هەر لە لۆکەی سەرداری جەژنی لەدایکبوونی مەسیح دەچوون ئیدی لەوێوە چەشنە وڵاتێکی خەیاڵی دەرکەوت و پڕ بوون لە گڵۆپی ڕەنگاوڕەنگ سیسیلیاوتی لەگەڵ لە دایکبوونماندا هەموو جیهان بە دیاری وەرەگری باوکی سەری بۆ لەقاند لەوە دەچوو حەزی لەوە نەبێ کە سیسیلیا باسێکی زۆری لابوو دەیویست هەڵیان بڕێژێ بەڵام هەر ئەوەندە نییە کە ئێمە دێینە ناو جیهانەوە بەڵکو دەتوانین بڵێین جیهانیش دێتە ناومانەوە ئێخۆ ئەوە تا ڕادێ هەر هەمان شتە بابە هەز دەکەم هەموو جیهان هی من بێ باوکی دەستەکەی تریشی گرت بە شێوەیەک لە شێوەکانیش هەروایە مەبەستم هەر لەم خانووە نییە یان ڕاونە کۆڵن و ڕووبارەکەی خوارەوە من خاوەنی کەمێ لە دەشتی لاسیتی کری تاشم هەروەها خاوەنی هەموو دوورگەی سانتۆرینیشم هەروەها ڕێک وەک ئەوە وایە کە کاتی خۆی لە قەڵا دێرینەکەی کنۆستۆدا ژیا بم من خاوەنی مانگ و خۆر و هەموو ئەستێرەکانی ئاسمانم چونکە هەر هەمیانم بینیوە باوکی دەستی دایە زەنگی سەرمێزی تەنی جێگەکە و زەنگێکی لێدا بەڵام بۆ بڵێ ئەویش نەخۆش کەوتبێ سیسیلیا لەسەر قسەکانی بەردەوام بوو کەس ناتوانێت هیچ شتێ لەوانەم لێ بزەنێ هەمیشە وەک جیهانی من دەمێنێتەوە بۆ هەتا هەتایە وەک جیهانی من دەمێنێتەوە لەوێ دادایکی خۆی کرد بە ژوورەکەدا باوکی لەسەر کورسیەکە هەستا و بە پەلەچووە دەرەوە دەمێ بوو لای دانیشت بوو بێگومان پێویستی بە سەردانی تەوالێت بوو